باسی بوونی خوای پەروەردگارمان کرد و ناونیشانی ئەو زنجیرە باسەمان ئەوە بوو دژایەتی خوا ناکرێ بەڵێ دژایەتی پەروەردگاری ئاسمانەکان و زەوی و بوون و دیار و نادیار ناکرێ ئەڵقەی ئەم جمعەشمان بەشی چوارەمە لەو زنجیرە باسە و وڵامی ئەو پرسیارە ئەدەینەوە کە لە جومعەی ڕابردوودا باسی ئەوەمان کرد خەڵکێک لەوانەیە بپرسێ ئەگەر بە دەمیش دەری نەبڕێ ئیحتیمالی هەیە لە دڵیا بێ بڵێ ئێوە وەکو ئیمانداران و ئەهلی دین کە باسی خوای پەروەردگار دەکەن بەردەوام ناوی خوا لەسەر دەمتانە بۆ خوا نابینین بۆ خوا نابینین ئەمە پرسیارێکە تۆی موسڵمان ئەگەر ڕۆژێ لە ڕۆژان بە دڵتا هاتوێ پێی گوناهبار نەبووی چونکە ئینسان کە سەیری خۆی دەکا سەیری بوونەوە دەکا سەیری ئەو هەموو جوانیانە دەکا ئاواتێک لە دڵی ئاتی ئەڵێ خۆزگە ئەو خوا جوانەی کە ئەم هەموو جوانێشی دروست کردیا بمبینایە با بچینە خزمەت قورئان بزانین ئا ئەمەی تیایە بەڵێ خوای پەروەردگار باسی ئەو کاتەمان بۆ دەکا کە ئەمری کرد بە موسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ ئەی موسا وەرە بۆ سەر کێوی طور بە تەنها وەرە بە تەنها وەرە و کەس لەگەڵا نەبێ سی دانە شەوی ڕێک لە عیبادەت و بەندایەتی خوادا بە ماڵ و مناڵ و قەوم و کەست بەجێ بێڵە ئومەتەکەت بەجێ بێڵە سی شەوی تەواو کرد خوا فەرمووی دە شەوی تریش بمێنەوە دوای چل شەو مانەوەی بە تەنها لەسەر کێوی طور حەزرەتی موسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ گوێبیستی قسەی خوا بوو بە ڕاستەوخۆی خوا قسەی لەگەڵا کرد قورئان دەفەرمێ ولما جاء موسى لميقاتنا کاتێک کە موسا ئامادە بوو بۆ چاوپێکەوتنی ئێمە بۆ بیستنی دەنگی ئێمە بۆ میقاتی ئێمە وکلمه ربه ئەو قورئانە خوا ڕاستەوخۆ بەبێ واسطەی حەزرەتی جوبرەئیلیش ڕاستەوخۆ قسەی لەگەڵ حەزرەتی موسا پێغەمبەر کرد حەزرەتی موسا پێغەمبەر یەکێکە لە پێغەمبەرانی ئولو العزم بەبێ واسطەی حەزرەتی جوبریل لە بەینیاندا مباشرەتەن خوا بۆ خۆی قسەی لەگەڵ کرد ئا لەو کاتەدا حەزرەتی موسا ئەوەندە لە نەشئەیەکی دەروونیدا بوو، ئەوەندە خۆشحاڵ بوو، ئەو گوێیەی کە تا ئێستا هیچ شتێکی ئاوا خۆشی پێ نەبیستراوە، وشەی خالقی ئەرز و ئاسمانەکان، خوا بەو عەزەمەت و گەورەیی خۆی لەگەڵ بەندەیەکی بچووکی خۆیدا با پێغەمبەریش بێ قسە بکا، حەزرەتی موسا خەریبوو دڵی دەهاتە دەرەوە لە خۆشییانە. جێگاکان بە ئۆقرەی پێ نەدەگرت. ئا لەو کاتەدا وەکو ئەوەی کە گوێی ئەم قسە خۆشانەی بیستبوو، ئاواتەخواز وتی خۆزگە لە دڵی خۆیا وتی خۆزگە خواشم ببینیایە کە ئەو سەوتەی ئاوا خۆشە، ئەبێ جوانییەکەی دەموچاوی چۆن بێ، ئەبێ ڕوخساری چۆن بێ، ئەبێ خوا شێوەی چۆن بێ. قال رب ارینی انظر الیک خۆی بۆ ڕانەگیرا و ئەوەی لە دڵیا بوو بە زمانیش وتی وتی خوا فەرمووی داواکاری چییە وتی خوایە بەس داواکاریم ئەوەیە تۆ ببینم خوایە خۆتم نیشان دەی قال لن ترانی خوا فەرمووی موسا لە دنیادا ناتوانی بمبینی بەڵام خوای گەورە دڵی ئەم بەندەی خۆی نەشکاند قال انظر الى الجبل بۆ ئەوەی ئەم موسایە ئەم بەندە گوێڕایەڵی خوایە ها سبحان الله ئەوەی گوێڕایەڵی خوایە خوا چەند ڕێزی لێ دەگرێ ئەی موسا تۆ زۆر دڵسۆزی پەروەردگار و دینی پەروەردگاری دڵسۆزی چەوساوان و مەزڵومانی دەتەوێت بە ئیسرائیلی بە پشتیوانی خوا و دینی خوا ڕزگارکەی بەڵگەیەکن نیشان دەدەم بۆ ئەوەی دڵت عاجز نەبێت کە وڵامی پرسیارەکە نەدرایەوە جعله دکا وخر موسی صعیقا یەک پارچە ئەو شاخە ورد و خاش بوو لە شوێنی خۆی سبحان الله پارچە پارچە بۆ کو خۆڵەمێشی لێ هات حەزەتی موسی کە ئەوەی بینی بورایەوە بە پشتا کەوت فلما أفاق دوای ماوەیەکی زۆر کە بە هۆش خۆی هاتەوە قال سبحانك فەمووی پاک و خاوێنی بۆ تۆیە ئەی پەروەردگارم ئەو داوایەی من وەختی نەبوو وەختی نەبوو بێجێ بوو سورەتی اعراف ئایەتی سەد و چل و سێ ئەم بابەتە تۆمار دەکا واتە پێغەمبەرێکی وەکو موسا سەلامی خوای لەسەر بێ تامەزرۆی بینینی خوای پەروەردگار بوو ئەمە لە ناو ناخی یەکە بە یەکەی ئیمانداراندا هەیە کە خوا ببینم و حەز دەکەی بە دیداری شاد بی بەڵام بۆ لە دنیادا خوا نابینی ئەمەش پرسیارێکە بۆ نایبینی بۆ ئەو ئاواتە لە دنیا نایەتە جێ خۆشەویستان یەکەم حیکمەتی واللە اعلم خوا بۆ خۆی زاناترە بە کاری خۆی ئەوەیە گەورەی ئیمانی ئیماندار لەوەیە دەرەکەوێت تۆ خوات نەدیوە و ئیمانت پێیەتی چونکە ئەگە خوامان بە چاوی خۆمان بینایە ئیمانەکەمان ئەو حونەری تیا نەدەبوو ئەو فەزڵەی تیا نەدەبوو ئەوە گەورەییە بە بوونی خوای گەورە نەتبینیوە و بڕوات پێیەتی دووەمیان هەموو شتێک لە دنیادا سنوورێکی هەیە سەیری هێزی بازووی خۆت کە هیوا هەیە دەتوانێت 20 کیلۆ بەرزکە هەیە 50 هەیە 300 بڵێ کابرا تا 400 کیلۆی وا بەرزکردنەوە لە ئەو پەڕی قورسایی بەرزکردنەوەدا کە ئەو قیاسانە ناشکێ یعنی ئەوەی کە 500 کیلۆیە بەس ڕایەکێشە تا ئێستا قیاسی عالمی لە کتێبا تۆمار کرابێ نەیتوانیەوە 500 کیلۆ بەرزکا بۆ سەر شانەکانی بەس ڕای کێشاوە 500 کیلۆ نیوتەنی ڕاکێشاوە بەڵام قوتی ئەم بازوەش هێزێکی یعنی سنوورێکی هەیە لەوەدا کۆتایی پێدێ ناتوانانی ئەوەندە زیاتر بەرزکەیەوە بیستنی ئەو گوێیەت دەتوانی لە مەسافەی چەند مەترێکەوە بۆ نمونە پەنجا سەد مەتر گوێبیستی دەنگی کەسێک بی کە هاوار دەکا ئەمە حەدی بیستنی نزمەکەی لە بەرزیەکەیە ئەگە دەنگەکە قمبەرەیەکی ئەتۆمی تەقی پەردەی گوێت دەدڕێ دیسان ئەویش تەحمل ناکە یعنی گوێش سنوورێکی هەیە بۆ بیستن لە ئەوپەڕی ئەم تەکنەلۆژیا بەهێزەی ئەم سەردەمەدا پێی گەیشتووە، دەتوانێ بڵێ، ئەوەی کە لە ئینسان شارەزایەتی و دەزانێ بوونی هەیە، بەس نیوە تیرەی ئەم گەردوونە کە مرۆڤ پەی پێ دەبا، پانزە ملیار ساڵی تیشکییە. ساڵی تیشکی ئەزانن بەڕێزان چیە یانی بە کیلۆمەترانە حساب ناکرێ گەردوون ساڵی تیشکی چۆن لەسەر زەوی ئەڵێ لێرە بۆ فڵان شوێن ئەوەندە کیلۆمەترە بۆشایی ئاسمان بە ساڵی تیشکی حساب دەکرێ تیشک لە یەک چرکەدا هەر ئەوەی سانیەژمێری سعات ئاوایەک دەکا سێ سەد هەزار کیلۆمەتر دەبڕێ تیشک ئەوەیە لە یەک چرکەدا کە سەعات ئاوا دەکە نەک دەقیقە ژمێرەکەی سانیە ژمێرەکەی حساب بکە سێ سەد هەزار کیلۆمەتر دەبڕێ دە نیوە تیرەی ئەم گەردوون ئەگە گەردوون تۆپێک بێ لە ناوەڕاستیەوە بۆ چێوەی سەرەوەی پانزە ملیار ساڵی تیشکی ببڕی هێشتا ناگەیە نیوەی سبحان اللە بەس ئەوەی عەقڵی مرۆڤ هێستا پەی پێ بردووە لەم هەموو گەردوونەدا لە سەتا حەفتای تا ئێستا بەشەر نازانێت چییە ئەزانێ هەیە علمەکە ناوی ناوە وزەی ڕەش ئەڵێ بەس ڕەشاییەکە نازانی چی لەو ڕەشایە هەیە لە سەتا حەفتای ئەم گەردوونە مرۆڤ نازانێت چییە لە سەتا بیست و پێنجی هەر نابینی بۆت نابیندرێ ئەوە هەر نازانی ناوی چییە پێڵەن وزەی ڕەش ئەوەی کەوان نایبینی پێڵەن مادەی ڕەش کەسێک کە لەم گردونە دەرچوو بەرەو مانگ و مەریخ و ئەوانە یەک پارچە لە تاریکیدا دەژی یعنی تەنها ئەو بەو ئەجهیزانە بەردەمی خۆی ئەگەر هەست پێ بکە پێڵەن مادەی ڕەش ئەکەوێتە تاریکیەوە لە سەتا پێنجی ماوەتەوە بۆ چاوی ئێمە، ئەویش ئەو ئاسمانەیە کە ئەم مانگ و ڕۆژ و ئەستێرەکانی شەو و خەم و هەورەکان و شتی پێ دەبینی، ئەوە لە سەتا پێنجە، بەڵام لەو سەتا پێنجە تۆ بەس دەبینی ئەستێرەیەک بە حاڵ دیارە کە چەند هەزار جار لە زەوی گەورەترە، کەواتە بینینەکەی ئەوەشت هیچ نیە بەڕێزەکەم. بۆیە بە کورتی زانایەک دەڵێ، ئەوەی چاوی ئینسان لەم سەر زەویە دەیبینێ، بە قەدەر جێ پێی مێروولەیەکە لەسەر هەموو زەویدا. قسەکەی زۆر بەهێزە. ئەم هەموو کوڕەی زەویە، بەم هەموو دەشت و سەحرا و بیابان و دۆڵ و چیا و بەحر و بەڕەوە، مێروولە زورەیەکی بچکۆلە کە بەسەر زەویەکەدا دەڕوات، توخوا جێ پێیەکەی چەندە؟ لە چاو هەموو زەویدا چاوی ئەم بەشەرە لە گەردوونا بەس ئەوەندەی بینیوە تا ئێستا جا توخوا بە عەقڵی چ بەشەرێک بە عەقڵی چ زانایەک چاوی تۆ نەتوانێ لە سەتا پێنجی گەردوون ببینێ بەقەدەر جێ پێی مێروولەیەک لە گەردوونا توانای بینینی هەبێ توخوا دەبێ داوا بکا بڵێ لە دنیادا بەم چاوانە خالقی ئەو هەموو ئەرز و ئاسمانە ببینم ناتوانی کەواتە علم پێت دەڵێت چاوی تۆ ئەو توانایەی نییە چاوی تۆ بینینی لە حیمێ قبول ناکە دەچێ بازار یا سنگەران دەبێت خێرا دەست بە چاوتەوە گری ڕوو بکەی بەولاوە چ هێزێک هەیە بتوانێت دوو دەقە پێنج دەقە سەیری تیشکێکی لە حیم کە یەکسەر کوێر دەبێت چاوەکانی لەدەست دەدا ئەی بەرامبەر بە تەجەلای ڕەب العالمین دەبێت چۆن بی کەواتە ناتوانی بیبینی بەڵام خۆشەویستان ئەو نەبینینە وامان لێ ناکا بڵێین پەروەردگار چونکە نەمانبینیوە نییە بۆ خوا خۆیمان نیشان دەدا لە دروستکراوەکانیدا هەر یەکێ لە جەنابتان ئەم پرسیارە زۆر دەکرێت ئەو هەر ئەم ماوانەی پێشوو بەڕێزێ وتی سەیرانێکیان پێکردین بۆ یەکێ لە سەیرانگاکان هەندێک لەوانەی کە لەو جەماعەتە بوون وتی نوێژمان کرد یەکێکیان ڕاست بەوە وتی من پێم خۆشە خەڵک ئازاد بێت تۆ بۆخۆ نوێژ دەکەی یان نا وتی وەک شەیتان هاتووە بن کڵیشەمانەوە وتی نوێژ دەکەن باشە بەس خوا نابێ بزان خوایەکەتان چۆنە ئەی بۆ خوا نابینن وتی خەریب و بمان خەتە گومان و هینەوە وەیان باسانە باس دەکەم ئەمە ڕەنبێ ڕۆژێ زۆر بەرەو ڕووی ببیەوە ئەوە وڵامت پێ بێ بۆ ئەو بێدینانە ئەوانە علمیان پێ نیە ئینا پرسیاری وا ناکەن بەو کەسانە دەڵێین تابلۆیەک بێنە بەرچاو زۆر جار دیمەنێکی جوانمان بینیوە ها خەری نەخشەیەک تابلۆیەک دیمەنێک لە ماڵان هەڵدەواسرێت لە شوێنی تابلۆ فرۆشتن دەبینی سەیری دیمەنی گوندێکی بچکۆلە و لەولاوە خۆر هەڵاتووە و هەورێک بە ئاسمانەوە و ئەستێرەیەک دیارە و ئەو گژ و گیا و ئەو شەلالێ ئاو دێتە خوارەوە حەز دەکەی بیکڕی و لە ماڵەکەتا هەڵیواسێڵی بە چاوپێکەوتنی دڵم شاد دەبێت باشە بەڕێزان ئینسان ئەگەر لەم تابلۆیە وربێتەوە سەیرەکە ئەم تابلۆیە بە چی دروست کراوە بە فڵچە و بە هەندێک ڕەنگ و بۆیە معقولە بڵێ ئەم فڵچە و بۆیە بۆ خۆیان بەبێ ئەوەی دەستی کەسیان بەرکەوێت چون ئەم نەخ تابلۆ جوانیان نەخشان ئەڵێن نا نەخێر ئەوە معقول نییە چونکە ئەگە بیدەنە دەستی من و تۆش نازانین دروستی کەین ئەوە ئەبێت تابلۆ کێشێک ئاوا بە جوانی دروستی کە ئەینا بیدەنە دەستی ئەمە سەقەتیەکەیان ڕەنگەکان من و تۆ بە حەیاتی نەخشەیەکمان پێ دروست ناکرێ تابلۆیەکمان پێ دروست ناکرێ دەی باشە ئەو کەسەی ئەم تابلۆی دروست کردوە لەم دوکانە هەڵواسراو من و تۆ دەمانەوێ بیکڕین بینیوتە کابرات بینیوە ئەڵێ نەوەڵا ئەزانی ژنە پیاوە گەورەیە بچووکە ڕەشپێستە سپی پێستە پیرە گەنجە نەوەڵا نازانم ئەی دەوەڵا نییە ئاخر نابێ نەبێت چونکە من تابلۆکە دەبینم ئەم تابلۆیە بەڵگەیە لەسەر دروستکارێک لەسەر تابلۆ کێشێکی کارامە دەیوەرە لە دوکانەکە وەرە دەرەوە و سەیری تابلۆکە بکە بە جوڵایی و بە زیندویی گژو گیاکە کە تۆ بە ڕەسم بینیوتە ئەوا زیندوە و دەجوڵێتەوە ئەوە زیاد دەکات لە بەر چاوت ئەوە خۆرەکە گەرمی ئەداتەوە ئەوەی کە بە وێنە بینیوتە ئەوە هەورەکە باران دەبارێنێ ئەوە شاخەکە هەیە ئەوە ئاوەکە بە جوڵاوی دێتە دەرەوە لەو خاکە وشکە لەو سەر شاخە ڕەقە لەو بەرزی ئاوەکە بە جوڵاوی دێ تۆ لە وێنەکەدا دەتگوت چەند جوانە دەی وەرە بە زیندوویی بیبینە. دەی باشە مەعقولە ئا ئەم تابلۆی زەویە ئەم هەموو جوانیە سنعەتکارێکی نەبێ؟ واللهی مەعقول نیە، عەقڵ قبوڵی ناکا. بۆیە لەو کاتەدا مێژوو ڕووداوێکی جوان تۆمار دەکا. ئەڵێ پیاوێک خۆی زۆر بە خوێندەوار و فەیلەسوف دەزانی. بەڵام عیلم ئەوەیە ئەوەی زۆری لێ بزانێ موتیعی خوایە ئەوەی لە کەناریا بێ دەخنکێ عیلم حەتا بچێ قوڵاییەوە زیاتر سنگت دەکرێتەوە چاوت بەر چاو ڕوون دەبێ ئەوەی دوو کەلیمە بزانێ کە جاران پێیان دەگوت کۆلکە مەلا کۆلکە فەقێ زۆری ئەو سەرگەردانانەی وڵاتی ئێمە ئەوانن کۆلکە خوێندەوارن یانی کۆلکەیەکی خوێند کۆلکەدارێکی وشکن بە حاڵ سەرواوێک لە سکیانا نییە قل و فل لێک ناکەنەوە دژایەتی خوا دەکەن ئا ئەوانە زۆر بەڵان بۆ خۆشیان و بۆ خەڵک ئا ئەو پیاوەی کە خۆی زۆر بە عالم و فەیلەسوف دەزانی دەگەڕا و دژایەتی خوای دەکرد سەیرەکە لە بیابانێکە ڕەشماڵێک هەڵدراوە پیاوێک بە حەیاتی شار و ئاوەدانی نەدیوە یەک حەرف خوێندەواری نییە ساڵەکە بەهاری وشکە وەکو ئێستا دەستەکانی بەرز کردێتەوە دەڵە خوایە خوایە بە عەزەمەتی خۆ لەو ئاسمانە وشکە و بارانمان بۆ بارێنی ئا ئەو مەڕوماڵاتە تینویەتی ئەو گژ و جیایم وشک بوو من ئەم مەڕوماڵاتە بەچی بەخێوکەم ئەڵە کابرا زەردەخەنەیەکی کرد و وتی وەرە وەرە ئاوێک دۆیەک شتێکم بەرێ ئەوە چیەکەی تۆ ڕووت کردووەتە ئاسمانەوە پاڕێیتەوە بۆ خۆ دەخەڵەتێنی بەڵگەت چییە لەسەر بوونی ئەو خوایە کە لێی دەپاڕێیەوە کابرای کۆلکە خوێندەوار بەم کابرا نەخوێندەوارەی وت وتی سبحان الله قسەیەکی سەیرت کرد جا تخوا خوا بەڵگەی دەوێت لەسەر بوونی خوا بەڵگەی دەوێت لەسەوەی بەڵگەی بۆ بێنمەوە کە هەیە وتی ئەی چۆن ئەی شۆن شت بەبێ بەڵگە ناکرێ کابرا وتی دەی سەیرکە کابرای دەشتەگینە خوێندەواری فەقیری خاوەن مەڕوماڵات قشپلێکی هەڵگرتەوە قشپلێک وتی، البعرە تدل علی البعیر، ئا ئەم قشپلە توخوا عەقڵ دەیبڕێ بۆ خۆی لێرە دروست ببێ و مەڕێک ئەم قشپلەی نەکردبێ، بزنێک نەیکردبێ؟ من گوتی لە تۆ دەپرسم، ئەگەر بڵێم ئەم قشپلە هەر بۆ خۆی لە ئاسمانەوە هاتووەتە ئێرەکانە دەبێ ئەبێ مەڕێک بووبێ و ئەمجا ئەم قشپلەی لێ بەجێ مابێ. وتی، وآثار الاقدام تدل علی المصیر، ئا ئەم پێزلانەی تۆ کە بەم بیابانە دادویان شوێن پێیەکانن لەم لمایە دیارن. ئەم جێ پێیانە بەڵگەن لەسەر ئەوەی ئینسانێک بە ئێرەدا هاتووە. دەی دەکرێ بڵێ یەک بەشەرێک بەم ڕێدا نەهاتووە و ئەم جێ پێیانەش لە خۆیانەوە دروست بوون؟ کابرای کۆرکە خوێندەوار وتی، نا. وتی دەیم تخوا من لە تۆ دەپرسم ئەفسماء ذات ابراج وبحار ذات امواج ئەی تخوا ئەو ئاسمانەی من بەم لە خوێندەواری خۆمەوە شەوانە کە سەیری ئەو ئەستێرانە دەکەم ئەوە کۆ و تەرازۆ و هەر یەکە لە میزانی خۆیە من وا تقریبا پەنجا شەست ساڵم عمرە هەموو دەمێ وەکو خۆی دەبینم دێو دەڕوا ئاوا دەبێ و هەڵدێتەوە لەو سانیەی خۆی لەو میقاتی خۆی لانادا تخوا ئەم هەموو ئەستێرەیە بەو ئاسمانەوە و بحار و ذات و امواج ئەو هەموو زەریا و دەریایە کە تەڕم بێ تۆ باشترت بینی بێ کە شەپۆل دەدا و هیچی وشک نابێ و بێ ئاو نابێ و ئەرض و ذات و فیجاج ئا ئەم ئەرزەی کە دەیبینم ئەوە شاخە ڕەقە و ئەوە سورکەڵانە و ئەوە ئەرزی پتەوە و ئەوە گیای لێ دەڕوێ و ئەوە بۆ کوشتوکاڵ دەبێ ئەلا تدل علی اللطیف الخبیر تو خوا بە ئەمە هەموو بەڵگەنێ لەسەوەی کە خالقێکی هەیە و خوایەک دروستی کردووە سبحان الله قسەکەی زۆر بەهێز بوو وتی قژ پلێک عەقڵ قبوڵی ناکا لە خۆیەوە دروست بێ ئەبێ ئەگەر شتێک هەبێ ئەم قژ پلەی کردبێ دەی توخوا ئەم هەموو ئەرز و ئاسمانی کە تۆ تەماشای دەکەی نابێ خالقێکی هەبێ دروستکارێکی هەبێ بەڵە خۆشەویستان خوا خۆیمان نیشان دەدا لە دروستکراوەکانیدا بەڵام ئەو وڵامەش دەداتەوە ئەو ئارەزوی ناو ناخت کە حەز دەکەی خواب بینی سبحان اللە ئەم ئایەتە لە سوڕەی چیدایە لە سوڕەتی القیامەدایە یعنی پێت دەڵێ ئا ئەمە لە قیامەتا دەبێت نەک لە دنیادا سوڕەتەکەش ناوی سوڕەتی قیامەتە خوا دەفەرمێت لە ڕۆژی قیامەتا کە دۆزەخەکان بەرەوە دۆزەخ بەخڕێکران و خوا پەناماندا و بەهەشتەکان خوا بە نسیمانکە خرانە بەهەشتەوە ئەهلی ئەو بەهەشتە کە سەیریان دەکەی وجوه یومئذ ناظرە ها یەکێ بە یەکێ دەڵێ کوڕە بە ڕوخساریەوە دیارە چەند خۆشحاڵە ئەو خۆشی و لەززەتەی لە بەهەشتا وەریان گرتووە یەک پارچە لەسەر دم و چاویان دەدرەوشێتەوە درەوشانەوە شەپۆل دەدا ئەو خۆشی دم و چاوی ئەو ئیماندارانی ئەهلی بەهەشت بانکەرێک بانگ دەکا ئامادە بن شتێک ماوە پێشکەشتان کرێ ئەهلی بەهەشت دەڵێن خوایە خوای پەروەردگار جا دوای ئەوەی ئێمە کردەوەیەکی کەممان هەبوو بە لوتفی خۆت تەرازوەکەت بۆ قورس کردین و ڕزگارت کردین خوای پەروەردگار دوای ئەوەی لە گوناهەکانمان خۆش بووی ئەم بەهەشتەت بە نسیب کردوین ئەوەی بە خەتەرەی دڵیشمان دانەهاتوە لە دنیادا لەبەر دەستمانایە خوایە هیچ شتێک ماوە پێمان ببەخشی خوا دەفەرمێ بەڵێ پەردەی نوری خوا لا دەدرێ سبحان الله ئەو کاتە چاوی بەشەر وای لێدێ فەرمووی فما اعطو شیئا احب الیهم من النظر الی ربهم ئەهلی بەهەشت بە بینینی ئەو خوای پەروەردگارە ئەو هەموو لەزەتەی کە لە بەهەشتا کردوویانە کە بە خەتەرەی دڵیشیانا نەهاتووە هیچ ئاواتێکن نییە کە نەهاتبێتە جێ لەوێدا ئا لەو کاتەدا دەڵێن خوایە هەرچی پێت بەخشیوین ناکاتە جزئێکی خۆشی بینینی دموچاوی تۆ خۆشی بینینی تۆ ئەی پەروەردگارا چ خۆشیەکە خۆشەویستانی ئەمە ئیشەڵا ئەو ڕۆژەمان لەبەر چاوە وەرن دڵی خۆتان بە ئەوە بەستن چاوەڕێ بکەین مردنمان ئیشەڵا گەیشتنە بەو قیامەتە ئیشاڵڵا ئێمە بەهەشتێکی ئاوامان لە بەردەمایە ئەو ئاواتەی کە دەڵێ خواب بینم خوا بۆی هەڵگرتووی بۆوێ جا ئەو لەزەتە زۆر زۆرە چونکە چەندین ساڵ چاوەڕێت کردووە هەموو خۆشەکانی بەهەشت جزئێکی خۆشی بینینی خوامان پێ نابەخشێ بەڵێ بۆ خوا نابینین چاومان لە دنیادا علم پێت دەڵێ زەعیفە واش نەبوویایە ئەی بۆ خوایە بۆ من چاوم وا زەعیفە وەش بۆ خۆی پرسیارێکە یەکێ دیسان دەپرسێتەوە دەی خوایە با چاوم ئەوەندە بەهێز وایە هەموو کەون و کایناتم بینێ ئەزانی لەو کاتە ژیانت تاڵ دەبوو بەڕێزەکەم دەتگو خوایە وەک خۆم لێ بکەوە بوو چاوت بنوقاندایە عینەکی ڕەش لە چاو کردایە بۆ چونکە ئەو پەرداخاوەی کە دەتخواردەوە سەدان میکرۆب و ڤایرۆسی تێدا بوو بە چاویش نەتدەبینی حەشەراتی وا ورد لە ئاوا هەیە حەتا پەرداخی ئاوی خواردنەوەت دەخواردەوە کە خوای گەورە واشی کردووە پێشی نەخۆش نابی ڤایرۆسەکان بێهێزن بەڵام ئەوەندە دەجوڵانەوە پەرداخی ئاوی خواردنەوە لە زەر زەویدا دەست نەدەکەوت خوا ئەم چاوەی تۆی لە شوێنەکا داناوە کە ئەوەندەش تیژ نەبێ ژیانت لێ تاڵکە بەڵێ خۆشەویستان وای لێ دەهات ئەمجا خەڵک جلی لە بەرا نەبووە ئەدبینی جلی لە بەراوە دەبینی وای لێ دەهات حەو گەڕک لەو ماڵەکانی ترەوە خەڵکت دەبینی کەس لە دیواریشان نەدەحەوایەوە هەموو خەڵک دەگو خوا چامان نەبینێ و لەم حاڵە ڕزگارمان کەی ئەوە هەموو حیکمەتی خوایە ڕەخنا لە کاری خوا ناگیرێ بەس ئینسانی نەزانە کە دەیگرێ بە علم سەماشای شتکە هەمووی تەسلیمە بەرامبەر بە فەرمان و حیکمەت و کاربەجێی خوای پەروەردگار پەروەردگاری تۆ هەڵمەت و لێدانی بۆ کافران و دژمنانی خۆی زۆر بەهێزە هەڵمەت و لێدانی بۆ دژمنانی خۆی زۆر بەهێزە جا قورئان بە وردی تەماشاکەن ئەگەر ئەم ئاەتە بەو شێوەیە بوویایە بەتش الله شدید هیچ معنایەکەی تێک نەدەچوو لێدانی خوا بۆ نارانی زۆر بەهێزە بەڵام سەیری کە بە چەند تەحقیق هاتووە، ان، لە ئەوەڵەوە، بۆ تەحقیقە، حروفی مشەبە بە فعلە، ربک بە کافی خیتاب لەگەڵ پێغەمبەر صلی اللە علیە وسلم قسە دەکا، لام، لشدید بە لامی تەئکیدیش سێ جار تەئکید دەکاتەوە کە دڵنیابن لێدانی خوا بۆ دوژمنانی زۆر سەختە، هەڵمەتێکە هیچ شتێ خۆی بۆ ناگرێ. بەڵێ خۆشەویستان ان ربک پەروەردگاری تۆ بۆ باسی پێ صلی سەلم دەکا لەوێدا خوا دەفەرمێ ئەی محەممەد صلی سەلم دژایەتی دینەکەت دەکرێت تا قیامەت بەڵام بیری ئەو کاتە بکەوە کە تۆم کرد بە پێغەمبەر و ڕەوانم کردی بۆ ناو ئەم ئومەتە ئەزانی تۆ زۆر بێ پشت و پەنا بووی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم تاقە یەک نەفەر بوو لەم سەر زەوێدا ئیماندار موحدی یەکتا پەرست یەک ژنێکی لەگەڵا بوو خاتو خەدیجە ئیمانی پێهێنا یەک منداڵی دە ساڵانی بەسەزمان ئیمامی عەلی یەک کۆیلەی خزمەتکاری لە دیلا بەجێماوی گیراو کە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم خاتو خەدیجە پێشکەشی کردبوو لە ماڵی ئەوان بەخێو دەکرا زەیدی کوڕی حاریسە لەسەر ئەم کوڕەی زەویەدا بەس ئەمەندە ئیماندارە هەبوو بۆیە کاتێک کابرایەک بینی وا پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم نوێژ دەکا عا خەدیجە لە عەبایەکەوە پێچراوە و منداڵێکی بچکۆلە و خزمەتکارێکی شڕ و دڕ نوێژی لە دواوە دەکا وتی ئا ئەمە کێیە وتیان وەڵا محەممەدە وابزانم شێت بووە تەمەنی چل ساڵ تێپەڕی کردم جا شێت بووە ئەڵێ بوومە پێغەمبەر وتی داواکەی چیە وتی ڵە ئەو پێغەمبەرایەتی من ئەم پەیامەی من دەبێت سەر زەوی هەرەم و بگرێتەوە کابرا وتی وەڵای ئەم پیاوە یان زۆر زۆر بەخیرەتە یان زۆر شێتیەکەی بێ ئەندازە تۆ کەسل گوتی جا کەس پشتیوانی یەکە وتێن با پشتیوانی چی وا خەریکە شاربەدەری یەکەین هەموو خزمەکانی خۆی لێ بەدەنگ هاتوون سبحان الله ئەم دینە ئاوا بوو کە دژایەتی دەکرا لە ماڵەکەی خۆی دەچوە دەرەوە و نزیکترین کەسی خۆی ئەبوو لەهەب یەخەی پێدەگرت ئەبوو لەهەب دەیگوت تبا لک الی هذا جمعتنا ئەی دەستت بە قوڕاچی ئەی محمد ئەی خوا لە ناوت بەرێ بۆ ئەمە بکۆمت کۆ کردوە تۆڵی من پێغەمبەرم خوا کەسی دەست نەکەوت تۆ نەبێ کە بێ باوکی بە خێومان کردی کە بە هەتیوی لە دایک بووی خوا لە عەرشی عەزیمەوە جوابی ئەبو لەهەبی دایەوە تبت یدا ئەبی لەهەبی وتب ما ئەغنا عنه ماله وما کەسب مناڵی ساواش لەبەریەتی چونکە سوڕەتەکە درێژ بوایە خەڵک نەیەزانی خوا بۆ خۆی لە جیاتی پێغەمبەر فەرمووی دەی خوا ئەو دوو دەستەت بە قوڕا بەرێ و بشکێنە ئەی ئەبو لەهەب وە تەب بڕیارەکەش جێبەجێ بوو سبحان اللە یەکسەر ئەمرەکەی خواش جێبەجێ بوو ئەبو جەهل نەخۆشی ئەبو لەهەب نەخۆشیەکی گرت خۆشەویستان مێژوو دەڵێ کرم لێیدا بۆگەنی کرد نە ژنی نە کوڕی نە خزمی نەیەتوانی بەلایدا بچێ حتا وەکو ڕەشکەکایەک هەڵاوسا و بۆگەنی دووریان خستەوە کاتێکیش کە مرد بەشەرێک بوو لە مەککەدا کفن و دفن نەکرا چاڵێکی گەورەیان دروست کرد زۆر زۆر قوڵیان کرد ئەمجا قولاپی ئاسنیان بۆ لاشەکەی هەڵدا ڕایان کێشا تا خستیانە چاڵەکە و خێرا گوڵیان بەسەر کردەوە وەکو خەڵکی لە قەبری شا قەبریش بەخۆی نەگرت وتب دەستی بە قڕاچوو دە والله هەتا قیامەت هەموو ئەو قەڵەمانەی دژی پەروەردگار دەنووسن هەر دەبێ بشکێن هەر نووشیان کول بێ هەر دەستیان بە قڕا دەچێ وتب بڕیارەکە بڕاوەتەوە کیسڕای فارس ئەوە لە پەنا ماڵی خۆیەوە دژایەتی دەکرا لەو سەری دنیاشەوە دوژمنایەتی دەکرا پێغەمبەری خوا صلی الله نامەیەکی نووسی بە شێوازێکی ئەدەبی زۆر جوان من محمد رسول الله لە محمد پێغەمبەری خواوە الى کیسرا عظیم فارس بە حرمەتەوە بۆ کیسرا دەسەڵاتداری گەورەی وڵاتی فارس وەرە ئیمان بێنە بە خوا با دەسەڵاتت پارێزراو بێ وەرە شوکری خوا بکە و زوڵم لەو میللەتە مەکە کە ئەم نامەی پێ سەد سەلەم بەدەست گەیشت ئەو بێ ئەدەبە نامەکەی پارچە پارچە کرد و خستە ژێر پێیەوە سەحابەکە هیچ قسەی نەکرد پێغەمبەر فەرمووی هیچ مەڵێ هاتە وتی ئەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم نامەکەی زۆر بێ حرمەتانە دڕاند و خستیە ژێر پێیەوە پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی، ئەوە خوا لێی دا، ئەوە خوا تەواو تەخت و تاراجی لەبەر یەک چوو، ئەوە کورسیەکەی ژێر پێی لەق بوو، کە پانامەی خوا و پێغەمبەر نامەیەک کە ناوی خوای لەسەر بێ و بە دەستی پێغەمبەری خوا و بە ئەمری ئەو نووسرابێت دڕاندی، ئەوە نیشانەی ئەوە لەناو چوو. دڵگران مەبن خوا خۆی لێی دا. ئەم پاشایە کیسڕای فارس پیاوێکی نارد بۆ یەمەن بۆ لای بازان حاکمی یەمەن کە لەژێر دەسەڵاتی خۆیدا بوو وتی بڕۆ بۆ مەدینە بۆ یەثریب محەممەدێک پەیدا بووە نامەم بۆ دەنووسێ ئەڵێ من لە پێشەوە ناوی خۆی نووسیان جا ناوی من من تەسلیم بە ئەمری خواکەی ئەو بم بڕۆ بۆم قۆڵبەست کە ئەوەندە سەرسەخت بوو ئەوەندە خۆی بە بەهێز دەزانی بڕۆ سەردەست قۆڵبەستی کە بەڵێ ناردی، بازنج نەیتوانی بێ ئەمری بکا، ناردی بۆ مەدینە، دوو پیاوی چەک بە دەست شمشێر بە شان، وتیان کێ محەمەد؟ پێغەمبەر فەرمووی خۆمم، لە بەردەمی مزگەوتا بینیان، وتیان دەی وەرە لەگەڵمانە بۆ یەمەن، وتی چ خێرە؟ فەرمووی چ خێرە؟ وتیان وەڵڵا دەبێ قۆڵبەست کەین و بۆ لای کیسڕای فارست بنێرین، پێغەمبەر صلی اللە علیه و سلم نەیفەرموو ئاری ملیان پەڕێنن، فەمووی، کاکی من، ئێوە ماندوون، وەرن بڕۆن پشوویەک بدەن، نان و چایەک و ئاوێک بخۆن، بەیانی وەرنەوە قسەیەکی لێ دەکەین. باشە لەگەڵتانا دێم. زۆر حورمەتی لێ گرتن. بەیانی کە چوونەوە دەیوتیان، دەی وەرە پێشمان کەوە، لەگەڵمانا وەرە. پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی، بەڵام کاری خوا ئەمشەو جێبەجێ بوو، هێشتا خوێنی پاشاکەتان تەڕە. کیسرای فارس ئەمشەو بە دەستی کوڕەکەی کوژرا کوڕی خۆی ئینقلابی بەسەرا کرد نامەی پێغەمبەری خوای دڕاند و سوکاتی بە ناوی خوا کرد کوڕەکەی خۆی کە لە پشت سەریەوە بوو لە هەموو کەس زیاتر لێ ئەمین بە شمشێری ئەو کوژرا ئینقلابی بەسکردی باوکم زۆر نامرێ بەخوا من بچمە شوێنەکەی بۆ خۆم بیکوژم باشە سەرسنگی باوکی شەق کرد وتی بڕۆنەوە بە بازان ئاوا بڵێن وتیان جا قسەی وا معقولە کیسڕا بکوژرێ فەرمووی بڕۆنەوە تحقیق بکەن بزان وایە خوا پێ ڕاگەیاندم خۆ من هیچ نازانم غەیب نازانم کە چوونەوە بۆ وڵاتی یەمەن خۆشەویستان بازانیش پیاوێکی عاقڵ بوو وتی واللهی ئەمە قسەی بە شەرێک نییە کە بە شەرێکی عادی بوو پاشایەک و دەسەڵاتدارێک بێ با چاوەڕێ بکەین ئەو کاتە بەری بەهێز نەبووە یان موبایل و ئەو تەلەفۆنات نەبووە بیست شەو زیاتری پێچوو نامە هات لە کوڕی کیسراوە کە ناوی شێرۆیهی بوو وتی باوکی خۆمم کوشتووە و واجبە ئێوە هەموو ئیتاعە و فەرمانڕەوایی من بکەن من ئێستا پاشام لە شوێنی باوکم کە تاقیبیان کرد ئەو دەقەی کە پێغەمبەر صلی الله علیه و قسەکەی تێدا کربوو ئەو شەوە باوکی کوژرابوو پاشا کیسرای فارس کوژرابوو بازان زۆر عاقڵ بوو وتی توخوا حەیف نییە ئەمجا من لە شوێنی باوکت خزمەتکاری تۆ بکەم بەرەو شاری مەدینە ڕێکەوت و وتی ئەشهەدو ئەن لا ئیلاهە ئیلا اللە و ئەشهەدو ئەنە محەممەدا ڕەسوول اللە وڵاتی یەمەن یەک پارچە موسڵمان بوو بەڕێزان جاری وا دژایەتی ئەم دینە خوا دەیگێڕێ بە مایە ڕەحمەت دەگەڕێتەوە بە قازانجی دینەکە گەلێک کەس هەن سەری خۆیان لەو شاخەدا دژایەتی پەروەردگاریان کرد کابرایەکی نەگبەت لە وڵاتێکی عەرەبیدا دژایەتی خوا و مسلمانانی زۆر دەکرد گەنجێکی دەبینی لە مزگەوتە بەبێ هیچ تاوانێک دەیبرد شەلاقکاری دەکرد ئەو گەنجە بێ تاواناش بەبێ ئەوەی حیزبیەک بێ بەبێ ئەوەی کاری بە کاری حکومەتیش بێ بەس لە مزگەوتا قورئانی دەخوێن ئەگوت تو خوا لەبەر خوا هیچ کەم لێ مەدە ئەگوت دەبڕۆ ئەگەر ئازای خواکەت بێنە ئا ئەوات وەکو تۆ کەلەبچەیەکەم نعوذ بالله تەحەدای خوای دەکرد ئەم پیاوە ڕۆژێک بۆ سەیران و گەشت ڕوو لە شوێنێک دەکا کەس لەگەڵ خۆیان نابا ئەم کابرای ئەمن و جەلادە لە کاتێکا کە دەڕوا تڕێلەیەک شیشی پێوەیە شیشەکان هاتوونە دەرەوە شیشەکان هاتوونە دەرەوە ئاوا تەک تەک چکۆن شوێنەکەی ئەوە نییە زۆر قەڵەباڵق بێ مروری لەسەر بێ سبحان الله لەم کاتەیە ئەم پیاوە بەبێ ئەوەی ئیرادەی خۆی لەسەر بێ بەبێ ئەوەی چاوی کار بکا ڕێک خۆیەکا بەناو ئەو شیشانەدا هەموو ئەوانەی کەوا شاید حاڵن ئەڵە شیشەکان لە سەر و سنگ و لاشەیەوە چون لە پشتێوە هاتوونە دەرێ ئەو لاشە بە هیچ هێزێک نەهاتە دەرەوە ئەم هەموو شیشە لە لاشەی پارچە پارچەیان کرد لەشی پارچە پارچە بوو ئەمجا خرایە گوێنیەوە خرایە قەبرەوە خوا ئاوا سجن دەکات دژایەتی خوا دەکەی هیچ عەقلە تەسەوری نەدەکەی هیچ جەنازەیەک تا ئێستاوە پارچە پارچە نەکراوە کابرایەک شاعیرێک بوو وتی، قسە ئەو قسەیە پاشام و دەسەڵاتدار بیکە، حوکم ئەو حوکمەیە پاشا تۆ دەریکەی، خوای ئەرز و ئاسمان چییە؟ تۆ واحید و قەهار هەر بۆ خۆتی. برا سەیری کە کابرا شاعیرە، تۆ ئەگەر شاعیری، نووسەری، ئەدیبی چ پێویست دەکا کوفر بکەی؟ احفظی اللە یحفظک دکتۆر عائض عبداللە القرنی کە مامۆستایەکی زانکۆی گەورەیە و خاوەنی چەندین ڕیسالەی ماستەر و دکتۆرای سەرپەرشتی کردووە ئا لەو کتێبەی ئەوە دەڵێ وەڵڵاهی مێژوو دەگێڕێتەوە ئەو پیاوە وەکو سەگ دەوەڕی هەرچی دەمی خۆی دەگرت و هینی دەکرد وەکو سەگ هاواری دەکرد وەکو سەگ دەوەڕی لە شکلی بەشەری دەرچوو بوو ئا لەو کاتەدا دەچۆ بە دەرگای پاشا کە پاشا دەڕۆی وەکو سەگ لەسەر چوار دەست دەڕۆی دەچوو کلکە سۆی بۆ دەکرد ئەویش دەیگوت دووری کەنەوە سەگە لێم دوور کەنەوە ئا لەو کاتەیا زمانی یەک جار کرایە وتی لست الملوم ملومە انا الملوم لاننی علقت آمالی بغیر الخالق ئا ئەو جارە دەمی کرایەوە زمانی کرایەوە لەوەڕین کەوت وتی خەتای تۆ نییە کە ئێستا ڵێی دەری کەنەوە سەگەم لێ دوور کەنەوە خەتا و لۆمە بۆ خۆمە کە غەیری خالقی ئەرز و ئاسمان چاوم لە قاپی تۆوە بوو تۆم خستە شوێنی خوا نعوذ باللە وەکو سەگ وەڕی پیاوێک ئیمام ئەحمەدی کوڕی حەنبەلی ئازار دەدا ئەی ئەوانەی کە مامۆستا و عولەمایانی ئیسلام لە سجنەکانتان هەیە کوڕە ژەهرە ژەهر گۆشتی عولەمایانی ئیسلام ژەهرە لە هەر سجنێکا بێ خوای گەورە وێرانی دەکات دڵنیا بن ئیمام ئەحمەدیان گرتبوو لەسەر قسەی حەق ئەو کابرایی کە جەڵدەی لێدا ئیمامی ئەحمەد فەرمووی ویژدانت هەبێ لە خوا بترسە وتی خوا کەشت بێتە ئێرەکان ئاوای لێ دەکەم نعوذ باللە ئەم دژایەتی خوا ئالە و زەمەنی ئیمامی ئەحمەد و شافعیەوە کراوە بەڕێزان ئەمە نوێ نییە ئەم سیناریۆیانە ئێستا دەیبینین ئیمامی ئەحمەد فەرمووی هیچ قسەم نەما دەی پەروەردگارە ئەم پیاوەم بە تۆ سپارد سبحان الله قەمچەکە لە دەستی کەوتە خوارەوە شل بوو ئەم پیاوە بوو بە دوو کەرتەوە هەر لەشی خۆی لایەکیانی ئاوا بە چەقۆ گۆشتیان لێ دەکردەوە هەستی بە خۆی نەدەکرد لایەکەی تری لەشی یەک مێشێک بەری کەوتا دەیگوت ئەو شاخەم بەسەرا ڕووخا مێکورە دەیان گوت بابە مێشێکە ئەو مێشولەیەکە ئەیگوت شاخێک بەسەرما ڕووخا لەناو لەشی خۆیان خواستوزنی کرد لایەکی وشک لایەکی بە مێشولەیەک هاواری لێ بەرز دەبەوە سبحان اللە ئەو کەسانەی کەوا بەناوی هەر سیمینارێکەوە بێ بەناوی هەر شتێکەوە کۆڕێکەوە بێ با دەرس لە شاعیری قوڕەوی لوبنانی وەرگرن کاتێک کە چوو بۆ دمێشق وتی ئەیا مەرحەبا کوفرا یوحد بیننا واهلا وسهلا بعده بجهنمی وتی بەرنامەیەکم دەوێ کوفر بێ و ئیلحاد بێ و دژایەتی خوا بێ بەڵام ئومەتی عەرەبی یەکخا ئەو کاتە کە ئومەی عەرەبی بە یەکگرتووی لەژێر بەرنامەیەکی بێدینیدایەکی گرت و ئیسلام لاچوو من شانازی بە چوونە ناو جەهەنەمەوە دەکەم باشە تخوا ئەم قسانە تۆ بۆ دژایەتی خوا دەکەی تەحەدای خوا دەکەی سبحان الله ئەو پیاوە ڕۆیشتەوە خێزانی لە ماڵ نەبوو لە سەفەر بوو چوو لە حەمامە دەرگای لەسەر خۆی داخست بوو خۆی بشوە لە حەمامەکەیا سووتا و مرد حتا بە بۆگەنی لاشەی دەرودراوسێ نانزانی کەس نەیزانی مردووە پاشان شۆفڵیان لە حەمامەکەدا بۆگەنەکەی ئەوەندە پیس بوو کەس بە قەناعیشەوە تخنی نەدەکەوت بە شۆفڵ ئەو بینایەیان چاڵ کرد و خێراش کەوت کە شۆفڵێکیان هێنا و بەسەریاندا کردەوە دفنیان کرد تحدای خوا دەکەی جەهەنەمی خوا دەڵێی جا چیە با لە جەهەنەما بە مەرحەبای دەچمە جەهەنەمەوە ناکرێ ئەمەی لە کوردستانیش ئەم چەند ڕۆژە ڕوویدا و دڵی هەموو مسلمانان هەموو جیهانی غەمبار کرد ئەوەی لەو گۆڤار و ئەمانەدا ڕوویدا دڵنیابن ئەو هەڵمەتە هەڵمەتی خوای نەدیوە وەڵڵا ئەیکا بە هەڵمات هەڵمات ئەوەیە مناڵ یاری پێ دەکەن دەست کەلای دەستی مناڵانێکی دەست بەخوا ئەیکا بە هەڵمات والله بە چاوی خۆتان دەرگای ڕەحمەتی خوا لە هیچ کەسێکدا ناخرێت چونکە ئەوە من و تۆ خاوەنی نین خوا کە باسی ئەوە ئاتەش دەکا ئین بەطش ڕەبیک لەشەدید لە دوایەوە دەفەرمێ وهو الغفور الودود هەر کەسێ دوای ئەوەی بێئەدەبیشی بەرامبەر بەخوا کرد تۆبەی کرد خوا هەر لێی خۆش دەبێ سبحان اللە خوا ئەوانەشیان خۆش دەوێ و دەرگای ڕەحمەتیان لەسەر داناخە لە دنیادا ئەگەر تەوبە بکا دەرگای تەوبە بەدەست من و تۆ نییە لە کەس داناخرێ هێشتا دەتوانێت مەجالێکی لەبەر دەستایەوە بگەڕێتەوە ئەو هاوشێوەکانی ئەینا قەسەم بەخوا هەڵمەتی پەروەردگاری لێدرێ واللهی لە ئێستا لە جەهەنەمایە بۆ چونکە ئەم ئیسلامە یەک عیزەتی هەیە بەبێ ئەوەی کەسیش لەسەری بەجوابێ ئێستا لە سێبەری خۆیە ترسێ لە نەرویج بێ و لە سوید بێ و لە ئەمریکا بێ لە هەموو دنیا دەترسێ سەلمان ڕوشدی کە یەک قسەی بەرامبەر بەخوا کردو ئاەتی شەیتانی نووسی حتا تۆپی نەیتوانی بچێتە بازاڕێکەوە شتێک بەدەستی خۆی بکڕێ هەر لە ژێر زەمین ئاژیا ئەو هەموو حیمایەشی هەبوو دەگوت دنیا لێم بە جواب دێ دەمکوژن ئا ئەوانە هەر لە سێبەری خۆشیان تازە دەترسێن تازە چوونە سجنێکی ئەبەدیەوە مەگەر تەوبە بکەن دەرگای تەوبە لە هیچ بەشەرێکدا ناخرێ چونکە قاپیەکەی بەس بەدەست خوایە خواش هێندە بە ڕەحمە دەفەمە لەوانەش خۆش دەبم ئەگەر تۆبە بکەن ئەگە بگەڕێنەوە هێشتا ئەوانیشم خۆش دەوێ هێستا بەندەکانم وەردەگرمەوە ئەی نا، ئەو گۆڤارە سەری گۆڤارەکەشی خوارد، ئەوەتا گۆڤاریشی داخست و سەرنووسەر و ستافی نووسینیشی هەموو ڕیسوا کرد، کەسوکاریشیان تەبەڕایان لێ دەکا، دەعواکانیش لە هەموو دنیاوە لە سەریان کۆبوونەوە، دنیایان لە ژێر پێیە بچووک دەبێتەوە و دڵنیا بن ئێمە دەبێ هەڵوێستمان هەبێ. جەنابت بە فرمێسکێک، ئەو بە دڵگرانییەک، ئەوە دڵنیابن خوا پاراستنی خۆی و دینەکەی خۆی و قورئان و پێغەمبەرەکەی خۆی بە کەس نەسپاردووە وەڵڵاهی بە کەسی نەسپاردووە یەک کەسیش بە جواب نایە خوای گەورە کەسی ناوێ ئەوەی بە جواب هاتووە بۆ خۆی بە جواب هاتووە بۆ قیامەتی خۆت بە جواب هاتووی بۆ نوێکردنەوە و دەمەزەرکردنەوەی ئیمانی خۆتە ئەبێ مەوقیفێکت هەبێ مەوقیفیشمان با ئەمانە بێ یەکەم قورئان دەفەرمێ بە پێغەمبەر قل موتوا بغیظکم ئەوانە کاتێک کە بێ ئەدەبیان کرد پێیان بڵێن بمرن بەو داخەوە ئەوە بای سکتانە کە ئەم هەموو خەڵکە ڕوو دەکاتە ماڵی خوا بمرن بەو داخەوە ئیسلام ڕۆژ بە ڕۆژ هەر لە گەشەدا دەبێ وەڵڵاهی ساڵەکانی هەشتا لەم کوردستانەدا جوزئێکی ئێستات خواپەرست نەدەبینیت ساڵ بۆ ساڵ، جار بۆ جار، عیلم پێش دەکەوێ و ئەم باوەشی خواناسییە زیاتر دەبێ. ئەوە ئەو شەپۆلەیە بای کردووە بە سکیان و بایەک بەر دەدەن جاروبار. قل موتو بغیظکم، قورئان واتان پێ دەڵێ، بمرن بەو داخەوە. دووەمیان، شاعیرێکی وەکوو نالی ڕەحمەتی خوای لێ بێ، شاعیرێکی وەکوو نالی زۆر ئەو کاتانە فەرموویەتی، عاجز مەبە هەرگیز لە درۆ و ئیفکی حەسوودان، دنیایە، دەبێ سەگ بووەڕێ و شیعە بکا سەب. بەخوا کابرای شیعە لەو کافرە خراپتر جاری وایە جنێو بە عەقاد و عائیشە و شەرەفی پێ علیه سلام دەڵێ دەی با ئەمە دنیایە ئەو سەگە هەر دەبێ بوەڕێ با بوەڕێ کاروان ڕاناوەستێ بە سەگوا ئەو کاروانە هەزار و سەد و بیست و چوار هەزار پێغەمبەری پێدا ڕۆیشتووە تازە تۆ سەگوەڕ دەوەستێ ئەو سەگوەڕ هەر بۆ خۆی وەڕینی خۆی بۆ دەمێنێتەوە لۆڕی جەنابتان سێم با بە ئاگا بین هەر سایتێک هەموو کەس ئەنتەرنیت لێ بەردەستە هەر سایتێک هەر پیجێکی فەیسبوک هەر فلان شوێنە هەر گۆڤارێک ڕۆژنامەیەک بێ ئەدەبێکی بەرامبەر بەخوا تێدا کرا حرامە حرامە ئەم جاریش دەڵێم حرامە تۆ لە ڕووی دڵسۆزیشەوە بە کەسی بگەیەنی لە شوێنی خۆتا دایخە بە برادەرەکەشتی مەڵێ بۆ ئەمە ڕیکلامی بۆ بکەین زۆر جا ئێمە خۆمان ڕیکلام بۆ ئەوانە دەکەین ئاو گۆڤارە هەر گۆڤارێک بوو زۆر زۆر ویستت چۆ یەک نسخەی لە لاپەڕەکە لەبەر ئیستنساخ کە دڵی ئیماندارێکی پێ عەزێت مەدە و با فرۆشی ئەو گۆڤارە زیاد نەبێ باوەڕتان بە زۆر جار ئامانە بازاڕیان نییە بە فەردە لە بازاڕا کەوتون کەس نایانکڕێ شتێکی ئاوا بڵاو دەکاتەوە بۆی چل پەنجا هەزار دانێ بە یەک ڕۆژا لێ بفرۆشێ من و تۆ واجبە نەیکڕین زۆر زۆر حەزت پێی بوو ویستت کە ئەم بێ ئەدەبیەش ببینی یەک لاپەڕەی لەبەر ئیسن ساغ کەن ئەوانەی کە گۆڤار دەفرۆشن ئەوانەی قیرتاسیە و مەکتەبەیان هەیە واجبە بیمرێنن ئەو بابەتە تەماشای کە کە تیابوو لە شوێنی خۆی لۆچی کە هەتا بۆ خاوەنەکەی بەسەر ماڵی قەڵب سەر بە خاوەنەکەیتی و دیعای بۆ مەکە سایتەکانیان داخەن پێویست ناکە ڕیکلامی بۆ بکەین و ئێمە بینە پێش قەڵەوەری کوفرەکانی ئەوان لەبەرئەوە حەرامە ئەوە بڵاوکردنەوەی سێیەم بە ئاگا بینەوە خاوەنی ئەم ئیسلامە اللەیە ئەم اللەیەش هەر خوای مەلا نییە ولله العزة ولرسوله وللمؤمنین الحمدلله لەمەش کە ڕوویدا خێرێکی گەورەی تێدا بوو بە ئاگاهێنانەوەیەکی تێدا بوو دەمێک بوو ئەم دەم درێژیانە دەکران ئەوە سەلمە ئەم دینی ئیسلامە دینی مەلای مزگەوتە دینی گەنجی مزگەوتە والله دینی گەنجێکە کە نوێژیش ناکە لەسەر خوا بە جوابە هەیە دڵی گەرم بۆ قەسم بە خۆڕ نوێژیش ناکە خوای ڕەبی ئاسمانەکان و زەوی ڕەبی عالەمینە بەگشتی ی هەمووانە ی هەموو ئەدیانە ئاسمانەکان ئەوە سوکایەتی نیە هەر بە دینی ئیسلام بە هەموو ئەدیانی ئاسمانی سەلما ئەم ئیسلامە دینی گەنجێکی زانکۆیە دینی پیرێژنێکی ماڵەوەشە، دینی مامۆستایە لە کولیە و زانکۆکان، دینی حەماڵێکی بازاڕیشە، ها هەر هەموو لەسەری بەجوا بوون. ئەوە ئێمە ئەمانی کوردستان، دینی سەرۆکایەتی حکومەتیشە، دینی بەرپرسانیشە، ئیشاڵڵا ئەوەی کوتویانە لە ناخی دڵەوە وتویانە، ئەوانیش وتیان ئێمە ئێمە پێی نیگەرانین، هیچ کاربەدەستێک نییە بڵێ بەوە خۆشحاڵم، ئیشاڵڵا هەر هەموومان باوەش بە دینی خوادا دەکەینەوە دینەکە هی هەموومانە و بە دڵنیاییشەوە لە هەموو شار و شارۆچکەیەک عالم ئاوا دەڕژایە سەر شەقامەکان بەڵام دەستانێک نەبێ تۆ دەتەوێت ناڕەزایی بەرامبەر بە بێدینێک دەربڕی چی پەنجەرەیەک بشکێنی چی دار و دیوار بڕوخێنی کە دڵنیام ئەهلی ئیسلام لەوە واعیترە شتی وا بکە چونکە کە تۆ ناڕەزایی دەردەبڕی گوێشت بۆ دەگیرێ دەڵێ بەسەر چاو ئەمرەکەشت جێبەجێ دەکەم لە خزمەتیشتدام ئیتر مافت لەوێ کۆتایی پێ دێت دەبێت چاوەڕێ بکەی چاوەڕێ بکەی خوا لێی دەدا بەڵام ئەمە وەقیفی خۆت دەربڕی ئەوە ئێمە لە هەموو شوێنەکان کە کەمترین خۆپیشاندان کراوە بۆ ئەوەیە ئەمن و ئەمانی ئەم کوردستانە تێک نەچێ ئێمە لە خوا بەزیابێت چاو لەو هەموو نوێشکەرەیە لەو هەموو دیندار و خواناسەیە دەی تخوا بەم بەم تۆزەبایی ناوسکی ئەو کافرە دەبێ ئەوەندە هەڵچین ئەها نالی فەرمووی عاجز مەبە هەرگیز لە درۆ و ئیفی حەسوودان دونیایە دەبێ سەگ بوەڕێ و شیعە بکا سەب ئەو سەگوەڕە هەر بەردەوام بێ کاروان بۆ خۆی بەردەوامە دینداریەکەمان چاکتر کەین پەیوەندی خۆمان لەگەڵ پەروەردگارە زیاتر پتەو کەین گەلێک پرسیاری تر هەیە دەوروژێندرێ خوا چۆنە ئەگەر هەیە قەبارەی چەندە چەند گەورەیە هەڵی دەگرم بۆ ئەڵلقەی پێنجەمی ئەم زنجیرە باسە بە پشتیوانی خوای تاک و تەنها و بەویستی خوا یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا هیدایەتمان بدەی خوایە ڕێبازی حەقمان دۆزیوەتەوە ناسیومانە یا ڕەبی خوا دامەزرامان کەی لەسەر ئەم ڕێبازە یا ڕەبی خوا تا دوا لە حەزاتی ژیانمان کە دێنەوە قاپیەکەت خوا لەم ڕێگای ڕاستی ئیسلامە لامان نەدەی رحم بحالي هم لا يكمام كي عاقدي واتي هم لا يكمام بخير بجاري آمين آمين والحمد لله رب العالمين الحمد لله الذي جعل التوحيد قاعدة الإسلام